خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر بە ئەوێی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە. لە بەشی پێنجەمی کتێبەکەمان گەیشتین بە خاڵی دووەم، ساڵحان نوێژی جەماعەت بە هیچ شتێک ناگۆڕنەوە. خوای گەورە عزەوجل پێنج کاتی داناوە لە شەو و ڕۆژدا کە تیایدا موسڵمان مواجەهەی پەروەردگار بکات و قسە و ڕازی دڵی خۆی بۆ بدرکێنێ و خوایش بە جوانی گوێی بۆ دەگرێت و دەیکاتە دۆستی خۆی. بەڵام خوای عزوجل وای پێ خۆشە کە ئەم دیمەنە گەورە و قەشەنگە لە ماڵەکانی خۆیدا ڕوو بدات وەک چۆن پاشا گەورەکانی دونیا حەز بۆ دەکەن لە کۆشکەکانی خۆیاندا سەردان بکرێن و ببینرێن وللە المثل الاعلی پیاوانی خوا و ساڵحان نوێژیان لە ماڵەوە و لەسەر بەر ماڵ ناکەن بەڵکو لە مزگەوت و لەگەڵ براکانیان بە دەستەجەمعی دەستنە خزمەت خوای خۆشەویست و ڕازی دڵیانی بۆ دەدرکێنن فەرمون خوشکان و برانی عاشقانی ئەم کاروانە مەزنە بابزانین گەورە زانا و پیاو چاکی ئیسلام سفیانی ثەوری ڕەحمەتی خوای لێبێ چۆن لەم ئایەتەی قورئان گەیشتوە و چۆنی لێکداوەتەوە خوای گەورە لە قورئانە پیرۆزەکەیدا دەفەرموێت، رجال لا تلهیهم تجارە ولا بیع عن ذکر اللە، لە تەفسیری ئەو ئایەتە پیرۆزەی قورئاندا کە دەفەرموێت، پیاوانێکی راستەقینەی خوا هەن کە بازرگانی و کڕین و فرۆشتن لە ذیکر و یادی خوایان ناکات، سفیانی ثەوری ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، کڕین و فرۆشتن دەکەن بەڵام هەرگیز واز لە نوێژەکانیان ناهێنن و لە مزگەوتەکاندا و بە جەماعەت ئەنجامی دەدەن. ئازیزانم کێ هەیە پێی بڵێی فڵان کارم بۆ ئەنجام بدە لە ماڵەکەی خۆتدا هەزار دینارت پێ دەدەم بەڵام ئەگەر لە ماڵەکەی مندا ئەنجامی بدەیت بیست و حەفت هەزار دینارت پێ دەدەم. ئایا ژیر مەند و تێگەیشتوان کامیان هەللەبژێرن ئەمەش پێغەمبەرمان، صلی اللە علیە وسلم، لە فەرموودەیەکی صحیحدا ڕوونی کردۆتەوە، عبداللە کوڕی عمر خوای لێ ڕازی بێ لە پێغەمبەری خواوە دەگێڕێتەوە کە فەرموویەتی، نوێژێک لە مزگەوتدا و بە جەماعەت ئەنجام بدرێت بیست و حەفت نمرە لەوە بەرزترە کە بە تەنها و لە ماڵەوە ئەنجام بدرێت. نوێژی جەماعەت یەکێکە لەو پێنج شتە گەورەیەی کە هاوەڵانی پێغەمبەر، صلی اللە علیه و سلم، خوایان لێ ڕازی بێ، هەرگیز وازیان لێ نەهێناوە و بەڵکو لە هەموو کات و وەزعێکدا دەستیان پێوە گرتووە و دەبێ ئەو پێنج شتە کامانە بن؟ پێشەوا ئەوزاعی زانای مەزنی خاوەن مەزهەبی فیقهی تایبەت دەفەرموێت، پێنج شت، پێنج ڕەوشت هەیە هاوەڵان خوایان لێ ڕازی بێ لەگەڵ تابعیندا هەرگیز وازیان لێ نەهێناون، یەکەم، نوێژ لە جەماعەتەکان، دووەم، شوێنکەوتنی سوننەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم، سێیەم، ئاوەدانکردنەوەی مزگەوتەکان، چوارەم، قورئان دەورکردنەوە، پێنجەم و کۆتایی، جیهاد و جەنگ لە پێناوی خوادا. هەرگیز لە کاروانی ساڵحاندا جێگات نابێتەوە و ناوت تۆمار ناکەن ئەگەر نوێژەکانت بە کۆمەڵ و لە مزگەوتدا ئەنجام نەدەیت و ئەگەر نەشت توانی دەبێ بە پێی توانا پێ لە مزگەوت نەبڕیت ئەگینا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئاگر دەنێ بە ماڵەکەتەوە و دەیسوتێنێ پەنا بە خوا و خانوەکەت بەسەردا دەتەپێنێ ئەبو هوڕەیڕە دەفەرموێ، خوای لێ ڕازی بێ، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرموویەتی، سوێندم بەو کەسەی گیانی منی بەدەستە، هاتووە بە خەیاڵمدا کە فەرمان دەربکەم بڕۆن دار ببڕن و بیهێنن و منیش کەسێک ڕاسپێرم بەر نوێژیی خەڵکی بکات و خۆیشم بڕۆم ئەو دارانە بەرم ماڵی ئەو کەسانە بسووتێنم بەسەریاندا کە لە نوێژی کۆمەڵ دوادەکەون. جا برا و خوشکانم دەستم بە دامێنتان تا گەنجن و لەش ساغن و مەجالتان زۆرە نوێژی جەماعەتی زۆر بکەن چونکە پیری و نەخۆشی و بێ مەجالی لەو دنیا ئاڵە پڕ لە نەشوەی ئیمانیاتان دەکات و توانای هاتوچۆی مزگەوتتان نامێنێ سەیری خواناس و ساڵحی بەسڕە شەدادی مەجزوم بکەن و بزانن لە کاتی نەخۆشی گوڵیدا چ داخێکی دووری مزگەوتی هەیە. موخەللەدی کوڕی حوسەین دەڵێ، پیاوێک هەبوو لە بەسڕە پێیان دەوت شەدادی مەجزوم دووچاری نەخۆشی پێست بووە، گولی، ئیتر نەیتوانی تێکەڵی خەڵکی بکات. کاتێ حەسەنی بەسڕی و هاوڕێکانی چوون بۆ سەردانی و پێیان وت، ئێستا حاڵت چۆنە؟ وتی، زۆر باشم، بەڵام خەفەتی ئەوەمە کە قورئان خوێندنی شەوانم لە دەست دەرچووە و ئاواش لە جێگەدا کەوتووم و شوکر ئازارم نییە، بەڵام بە داخی ئەوەم کە ناتوانم ئامادەی نوێژی جەماعەت ببم. کاروانی ساڵحان کۆمەڵێ مسوڵمانی وای تێدایە نە نەخۆشی و نە پیری و نە تەمەن و بەساڵاچوون ڕێیان لێناگرێت لە ئامادەبوونی بەردەوامی نوێژەکان لە مزگەوتدا و بە جەماعەت و لەم بوارەشدا گەورە سەرمەشقمان ڕەبیعی کوڕی خەیثەم دەرسێکی کاریگەرمان دەدات تا لە نوێژی کۆمەڵ خۆمان دوانەخەین و تەمەڵی نەکەین. ئەبو حەیان لە باوکیەوە دەگێڕێتەوە و دەڵێ، ڕەبیعی کوڕی خەیثەم، ی فلیس بووبوو، دوو کەس دەچوونە ژێر باڵی و دەیانهێنا بۆ مزگەوت بۆ نوێژی کۆمەڵ. هاوڕێکانی پێیان وت، ئەی باوکی یەزید! تۆ خوا ڕێگەی داویت لە ماڵەوە نوێژ بکەیت. ئەویش دەیفەرموو، ئاخر خۆ ڕاست دەکەن، بەڵام من گوێم لە بانگبێژە، دەڵێ وەرن بۆ نوێژ، وەرن بۆ نوێژ. وە گەر لە هەر کوێ گوێتان لێ بوو بڕۆن بە دەمیەوە ئیتر با لەسەر ئەژنۆکانتان بڕۆن یان بە گاگۆڵێکش بووبێت جا دەستم بە دامێنتان برای موسڵمانم لە نوێژی جەماعەت خۆت دوا مەخە تا لێ دەبنەوە ئەوجا بڕۆی چونکە دڵنیابە بە چەندێ لە جەماعەت دوا بکەویت ئەوەندە لە کاروانی ساڵحان دوا دەکەویت و نایانگریتەوە ئەوان زۆر سەریع و خێران ئاگادار بە، یەکێ لە عەبدوڵڵا مەزنەکانی ئیسلام، عەبدوڵڵای کوڕی عومەر خوای لێ ڕازی بێ دەفەرموێت، ئێمە هەر کەسێک لە نوێژی ئیشا و بەیانیان دیار نەبوایە گومانی خراپمان پێ دەبرد کە نەوەک بووبێت بە دووڕوو و مونافیق. سبحان اللە براکانم، خوشکەکانم، لەوانەیە باوەڕ نەکەن ئەگەر بڵێم عامری کوڕی عەبدوڵڵای کوڕی زوبێر خوای لێ ڕازی بێ لە سەرە مەرگدا هاواری کرد بمبەن بۆ نوێژی کۆمەڵ، بمبەن، ئینجا ئەوانیش بردیان. موسعەبی کوڕی عەبدوڵا ئەڵێ، عامری کوڕەزای زوبەیری کوڕی عەوام خوای لێ ڕازی بێ، لە سەرە مەرگدا بوو گیانی دەدا و دراوسێی مزگەوت بوو، لەو کاتەدا گوێی لە بانگ بوو وتی، هەڵم سێننەوە و دەستم بگرن با بڕۆین بۆ نوێژی جەماعەت. وتیان بۆ خاتری خوا تۆ زۆر نەخۆشی و ئەویش فەرمووی، یانی گوێم لە بانگ و وێژی خوا بێت و نەچم بە دەمیەوە؟ ئەوانیش ناچار بوون چوونە ژێر باڵی و بردیان بۆ مزگەوت و لە نوێژی مەغری دابوو لە ڕیزەکاندا وەستاندیان و یەک ڕکاتی لەگەڵ ئیمامدا خوێند و پاشان گیانی پاکی بە خوای خۆی سپارد هەزاران ڕەحمەت بۆ گیانی پاکت ئەی کوڕەزا خواناسەکەی زوبێری کوڕی عەوام. ئەمەش ئەعمەشە ڕەحمەتی خوای لێ بێت تەمەنی لە حەفتا ساڵ تێپەڕیوە کەچی تا ئەو تەمەنە اللە اکبری ئیمامی لە دەست نەچووە و یەک نوێژی نەگێڕاوەتەوە وەکیع مامۆستا مەزنەکەی ئیمامی شافعی دەڵێ ئەعمەش ڕەحمەتی خوای لێ بێ تەمەنی لە حەفتا ساڵ نزیک بووبوویەوە ئێستایش نەمدی نوێژێکی بە جەماعەت بفەوتێ و دوایی بە تەنها بیکاتەوە ئەمەش عومەری کوڕی خەتابە خوای لێ ڕازی بێ پڕۆگرامی ژیانی خواناسمان بۆ دیاری دەکات بەوەی کە پێش ئەوەی ببیت بە کەسێکی شەو نوێژگەر هەوڵدەی نوێژەکانت بە کۆمەڵ و لە مزگەوتدا ئەنجام بدەیت شیفای کچی عەبدوڵڵا بە دایکی سولەیمان ناسرا بوو ژنێکی هۆزی عادی بوو دەڵێ عمەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ لە دوای نوێژی بەیانی هات بۆ ماڵمان و بینی دوو کەس خەوتون فەرمووی، ئەمە چییە ئەم دووانە خەوتوون؟ نوێژی بەیانیان بە جەماعەت نەکردووە لەگەڵماندا؟ دەڵێ، وتم، ئەی ئەمیری باوەڕداران، شەو لەگەڵ خەڵکی نوێژ و تەڕاویحیان کردووە و ماندوو بوون، بۆیە خۆیان نوێژیان کرد و خەوتوون. عومەر فەرمووی، دەی من ئەگەر نوێژی بەیانی لە مزگەوتدا و بە جەماعەت بیکەم، زۆر لەوە پێم خۆشترە کە هەموو شەوەکە تا بەیانی شەونوێژ بکەم، واتە نوێژی جەماعەتی بەیانیم بفەوتێ. باوکانی خۆشەویست و دایکانی بەڕێز خوای گەورە بتانخاتە ناو کاروانە پیرۆزەکەی ساڵحانەوە، هەر بەخۆتەوە مەوەستە و هەموو کوڕەکانت لەگەڵ خۆتدا بەرە بۆ نوێژی کۆمەڵ و ئەگەر یەکێکتان دەمەڵی کرد یان بە شتێکەوە خۆی خەریک کرد لێی قبوڵ نەکەیت چونکە لە ڕیزی ساڵحان دەکرێتە دەرەوە. ئەم وانەیەش عەبدولعەزیزی کوڕی مەڕوان باوکی عومەری کوڕی عەبدولعەزیز دامان دەدات و با پەندی لێ وەربگرین تخوا عومەری کوڕی عەبدولعەزیز منداڵ بوو لە یەکێ لە نوێژەکاندا لە جەماعەت دوا کەوت ئەوەش بەهۆی قژداهێنەرەکەیەوە بوو دوای خست کاتێ ساڵحی کوڕی کیسانی مامۆستایی لێی پرسی چی دوای خستی لە نوێژی جەماعەت ئەی عومەر عومەریش وتی، قژ داهێنەرەکەم قژی چاک دەکردم لەو کاتەدا، ساڵح پێی فەرموو، یان قژ داهێنانێک خۆشەویستتر بوو لە لات لە نوێژی جەماعەت؟ و بۆ ئەو مەبەستە نامەی نارد بۆ باوکی و ئاگاداری کرد، ئەویش خێرا کەسێکی نارد و پێی وت، هیچ قسە مەکە تا سەری عومەری کوڕی سفر نەکەیت. ئەی شوێنکەوتوانی محمد صلی اللە علیە وسلم ئەگەر خواتان خۆش دەوێ و چاوەڕوانی کانیاو و باخەکانی بەهەشتن بیانوو مەهێننەوە بڵێی ناپرژێم خەو بەرم نادا دەوامم هەیە میوانم زۆرە یا نەخۆشم یا چاوم کز بۆ و یان یان بەڵام سەیری عبدوڵای کوڕی ئوم مەکتومی نابینا بکە عەمری کوڕی ئەبی مەکتومی نابینا خوای لێ ڕازی بێ دەڵوتم ئەی پێغەمبەری خوا من کەسێکی نابینام و ماڵەکەیشم دوورە لە مزگەوتەوە و کەسێکی وایشم نیە دەستم بگرێت ئایا بۆم هەیە لە ماڵەکەی خۆمدا نوێژەکانم بکەم؟ پێغەمبەری ئازیزمان صلی اللە علیە وسلم فەرمووی ئایا گوێت لە بانگە؟ وتی بەڵێ فەرمووی دەی شک نابەم ڕێگات پێ بدرێت بۆ نەهاتن بۆ مزگەوت و بۆ نوێژی جەماعەت. جا خوشکان و برایان دەستم بە دامێنتان ئاگات لە دڵە پڕ لە ئیمانەکەت بێت با دوو ڕوویی نیفاق ڕووی تێ نەکات فەرموو لەگەڵ هەندێ لەو نیشانانەدا کە پێشەوای گرۆی بەشەر ڕوونی کردۆتەوە پێغەمبەرمان محمد صلی اللە علیه وسلم ئاگادارمان دەکات لە هەندێ نیشانەی دووڕوان کامانەن، سڵاوکردنیشیان جنێو نەفرەتە، خواردنیان داگیراو و حەڕامە، غەنیمەیان ئەو شتانەیە لە جەنگەکاندا دەیشارنەوە، نزیکی مزگەوتەکان نابنەوە، مەگەر بە کەمی نزیکی نوێژی جەماعەت نابنەوە مەگەر پاش سەلامدانەوەی ئیمام. نانکرێ لەگەڵ خەڵکیدا و خەڵکیش لەگەڵیان نایکرێ. بە شەو تا بەیانی دەخەون، وەک تەختە ڕادەکشێن و لە ڕۆژیشدا وەک کەر دەزەڕێنن. بەسە بۆ ئەو کەسانەی خوای گەورە چاکیان بۆ دەکات و نوێژەکانیان بە جەماعەت دەکاتە نسیب کە بێ ترس ئەتوانی فەتوا بدەیت کە ئیمانیان دامەزراوە و دڵیان پڕە لە باوەڕ ئەبو سەعیدی خودری، خوای لێ ڕازی بێ، لە پێغەمبەری خواوە صلی اللە علیه وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کاتێ کەسێکتان بینی بە بەردەوامی، واتە هەر پێنج نوێژەکە و لە هەموو سەردەم و کەش و هەوا و زروفێکدا، دەهات بۆ مزگەوت بۆ ئەنجامدانی نوێژەکانی لە مزگەوتدا و بە جەماعەت، ئەوا شایەتی بۆ بدەن کە کەسێکی باوەڕدارە و ئەوە نیە خوای گەورە دەفەرموێت تەنها ئەو کەسانەی ماڵەکانی خوا ئاوەدان دەکەنەوە ئەو کەسانەن کە باوەڕی ڕاستەقینە و جێگری ناو دڵیان هەیە بە خوای گەورە و هاتنی ڕۆژی دوایی بەڕێزان و خۆشەویستان و ئەزیزان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان تا ئەڵقەی داهاتوو بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەتوڵڵاهی وەبەڕەکاتوو.